بەناوی خوای گەورە میرەبان. شادمانی لە ئەڵقەیەکی تازەی بەرنامەی پر بە ئێوەی بەڕێز و خۆشەویستدا بگەینەوە بەهیوای بتوانین بەشداریەکی کەم لە خەرمانی زانیارەکانتان بکەین خۆشەویستان لە ئەڵقەی ئەم جارەمان باز لە کێشەیەک دەکەین کە زوو زوو هێقی کۆمەڵگاکان دەگرێت باز لە کێشەی نەخوێندەواریەکەین لە سەردەمێکدا کە زانست لەو پەڕی پێشکەوتندایە بەڵام دەبینین خەڵکێک نەخوێندەوارە لێرە دەپرسین نەخوێندەواری چ کێشەیەک بۆ مرۆڤ دروست دەکە بەرەو چ ئاقارەشێبە لەو دیوەش تەمەشا ئەکەین چۆن مرۆڤ هاان بدرێ بۆ ئەوەی بەرەو خوێندن و بەرەو نووسین و بەرەو دنیای زانیاری هەنگاو بنێ ڕێکخراوەکانی کۆمەڵگەی مەدەنی ئەگەر لە کۆمەڵگەی خۆمانەوە دەست پێ بکەن ژمارەیان هیچ کەمتر نیە لە قوتابخانەکە چیان پێکرێ بۆ ئەوەی مرۆڤ لەسەر هێڵی خوێندەواری دا پەروەردە بکەن باس لە ڕۆڵی حکومە دەکەین کە ئەزانی پرۆژەکانی ئمڕۆ لە ڕوو لە زیادبوونەوە لە هەموو بوارێکدا شتی جوان و شتی باش پێشکەش دەکات ئەو چی پێکرێت و چی لەسرە ئەم پرسیارانە چەندین پرسیاری دی ئاراستەی مامۆستای بەڕێز مامۆستا عەبدولڕەحمان سدیق بکەین مامۆستا سەرەتای پرسیارمان لەوە دەست پێ یەکەین ئەبێ نەخوێندەوەری چ کێشەیەک بۆ مرۆڤ دروست بکە بەڵێ چ قڕبەسەرێکی بۆ دروست ئەکە لەو کاتێک کە هەموو دنیا لە ژێر ئۆقرەی تەکنۆلۆژیای تازە هاتو هاوارێتی بەڵێ بسم الله الرحمن الرحیم سەرەتا دەتوانین بڵین ئەو کێشانەی کە نەخوێندەواری بۆ مرۆڤەکانی دروست دەکا بە شێوەیەکی گشتی و مسلمان بە تایبەتی بۆ ئەڵم مسلمان بە تایبەتی چونکە بەڕاستی ئەم ئاینە بریتە لەو دینەی کە یەکەم ئاەت تایدا ئقرا جا لێرەوە بەڕاستی نامەوێ ینی خەم و خەفەتی ئەو کەسانە زیاد کەم کە نەخوێندەوارن بەڵکو ئەمەوێ لە ڕێ ئەم قسەوە هانیان بدەین لە هەر تەمەنێکدا بن هەوڵی ئەوە بدەن بەلای کەمەوە بچنە خانەی ئەوانەی کە پێیان دەڵێ دەخوێنن و دەخوێننەوە و دەنووسن واتە خەڵک لە ئومیە ئەچێ بۆ یەقرەوە یەکتوبیش بێ هەر چاکە بۆ چونکە وەکو باسی دەکەین لە داهتووە سوودەکانی خوێندنەوە سوودەکانی نووسین زۆر زۆر گەورەترین گرفتێک کە مسلمان هەی بێ بەڕاستی مەسلەیەکە کە ئەتوانی بڵێ لە ئاینەکەی خۆشی دادەبڕێ ئەگەر کاتێ نەخوێندەوار بێ بزانە مەلایکەکانی خوش هەمویان لە نێوان خۆیاندا کاری جیاواز جیاوازیان هەیە بۆچی جبریل لە هەمویان زیاتر ناوی دێ جبریل پردی پەیوەندیە لە نێوان خۆ پێغمبەر درودی خۆی لەسەر کاتێکە ئاەت ئەهێنێ کاتێکە قورآن ئەهێنێ لە خواوە بۆ پێغمبەر درودی خۆی لەسەر چونکە کاری هێنانی قورآانە چونکە کاری هێنانی قورآانەکە خۆی لە داتاشراوەکانی قێرا ئەو ئقرا مانای وایە قورآن لەبەرەوە ئەبینی پلە و پای ئەو لە هەموو کەس لە هەموو مەلایکەکانی تریش گەورەترە بۆیە ئەگە کەسێک نەخوێندەوار بێ مسلمان بێ لەم هەموو ئاەتە زۆری قورآن محرومە بێ لە ڕووی تێگەیشتنی لە ڕووی خوێندنەوەی بەلای کەمەوە ینی مسلمانێک تەسەورکە ینی وا بڕوانە مەسلەکە ینی مەزنترین و پیرۆسترین کتێبێک ئەمڕۆ لەسەر ڕووی زەویدا هەبێ قورئانە کە وشەکانی خویە کە وتەکانی خویە کە بە کوردی ئەڵێن کەلامی خویە ئەمە لە ماڵی هەموو کەسێکدا هەیە یا لە ماڵی زۆربەی خەڵکدا هەیە لە ماڵی هەموو مسلمانێکدا هەیە چەند ناخۆشە مسلمان نەخوێندەوار بێ نەزانێ لەو خوایەوە مەلائیکەیەک هێناوێتی بۆ دوا پێغەمبەرێک درودی خی لەسەر و لە بەردەستی ئەو داو نەخوێنرێتەوە بەڵام هەمسە لەوانەیە ئەو لە بەهۆی لەبەرکردن و دەرخکردن بێ ئەو دڵدانەیەک بۆ خۆی دروست کە برێ من دەتوانم ڕاست بە شێوێک لە شێوەکان بخوێن ئەوە ئەی تێگەشتنەکەی ئەی لێ تێگەشتنی ئەی خوێندنەوەی تەفسیرەکانی وە نیە ئەی حەزەکەی هەموو فەرمودەکانیش لەبەر بێ بەڵام دوجار ئەم فەرمودانە خۆ خۆیان ناتوانن ئیشکن یعنی قورآن کۆمەڵی ئاەتە وەکو ئەجر بۆ قیامەت ئەمە خوێندیەوە قورآن فێربوون ئەوە ئەوە نیوەی ڕێگەکەیە بەس دوجار ئەمە نەبێتە مای ئەوەیە کە قورآان لابی نتوانێت شتێکی تر بخوێنێتەوە وانە ئەو کاتە نەیتوانی سوود بەخۆی بگەین و سوود بە کۆمەلگا بگەیەنێ بۆیە ئەوە شێوازێکی لەبەرکردە جیاوازە لەوەی کە باز دەکرێت کە تۆ پێویستیت بەچی هەیە لە قورآاندا پێویستی تێ قورآان ڕێگەیەکە بۆ فێربوون ڕێگەیەکە بۆ ئەوەی کە خەڵک پیتەکان بناسێت چونکە مانای چییە قورآن لە پێشی زۆربەی سوورەتەکانە چەند حرفێکی لێک دابڕاو وەکو ئەلفلام میم ئەلفلام ڕایانی پێتەڵێ سەتای ئەم وشانە ئەم حرفانن مرۆڤەکان حرف بناسن باش حرفەکان وشەکان بناسن پاشان دێڕەکان بخوێندنەوە بە بەو شێوازە لەبەرەوە ئەتوانی بڵێ زیانی گەورەتر بۆ مرۆڤ بە گشتی و مسلمانش هەر بە تایبەتی بەڕاستی بۆ یاڵە مسلمان بە تایبەتی چونکە بەڕاستی ئەم ئەم ئەم ئیسلامە ئەو ئاینەیە کە توانای ئەوەی هەیە مرۆڤەکانی والێ بکات هانی بدا بۆ خوێندنەوە لەبەرەوە ئەگەر مسلمانێک ئەگەر تاچێک ئەگە مرۆڤێک نەخوێندەوار بوو تایبەتمەندیشی نامێنێ مەبێت لە پێشتر باسمان کرد لەم ئەلقەکانی پێشوو باسی کەسایەتیمان کرد یان یەکێ لەو شتانی کە کەسایەتی مرۆڤ لە کەدارەکەوەیە کە تایبەتمەندەکانی خۆی لە دەستدا تایبەتمەندەکانی خۆت بەشێکی نهێنیەکانی خۆتە تۆ تەماشاکەی لە سەردەمێکە خەڵک پێویستی بەوە بۆ نامەیە بنووسێ بۆ یەکێکی تر ئەوێ قسەیەکی دڵی خۆی بۆ بکە وانە ئەچێ بە یەکێکەڵێ بۆم بنووسە باشە کەواتە ئەو یەکە ئەگەی لە هەموو نهێنەکانی دڵی ئەو هەیە ئەویش بەرامبەرەکەش کاتێکە نامەکەی بۆگە ڕەنگە پێ شش ڕۆژ لە لای بێ نەزانێ بیخوێنێتەوە وانە ئەوش ئەچێ لە یەکێکی ترەگەڕێەوە ڕام نامەیان بۆ بخێنەوە ئەوش نهێنەکانی کەوتە بەردەستی خەڵکی ئەمانە یعنی شتێکی ساکار نین شتی زۆر گەورن لە 50 ساڵ لەمەوە بەر هەبوو ئێستش ماوە بەداخەوە یعنیەوە ئەوە گرفتێکی زۆر گەورەیە کە تۆ ئەو تایبەت شتێکی تر هەنی تۆ من هەر کەسێک هەر مرۆڤێک لەم دنیاە ئەمڕۆ دیموکراسی جاران بۆچی دیموکراسی ڕاستەوخۆ بوو چکە هەڵبژاردنەکان هەڵبژاردننی ڕاستەوخۆ بوو ئەگەر تەماشای یۆنانی زوو بکەی لە کەناری دەریاکۆ بوونەوە لە شوێنێکی فراواندا بەو خەڵکە ئەڵێن چێ ئەم پاڵێوراوی ئەوێ چێ ئەو پاڵێوراوە ئەوێ خەڵکەکە دەست بەرزەکاتەوە ئەتوانی بڵێ لەو حاڵەتە هیچ خوێندەواری زۆر پێویست نییە چونکە بە دەستبەرزکردنەوەی بەڵام لەگەڵ زیادبوونی ژماری دانیشتوانە ئێستا ئەوە نەما بڵی تۆ چێتەوێ نەخ هەموو نەخوێندەوارەکان پێویستە بچن بۆ دەنگدان کاتێک کە ئەچن بۆ دەنگدان نەخوێندەوارن ئەوانەی کە نەخوێندەوارن هەموو ئەوانە هیچ ئیرادەیەکیان نەماوە بۆ ئەوەی کا بە ئارەزوی خۆیان ئەو کەسە هەڵ بژێرن کە خۆیان ئەیانەوێت کەواتە ئەگەیانێ باری گوزەرانی ژیانی خۆیان چاکەن ئەبێ ئەو کەسە هەڵ بژێرن کە خۆیان قەنەعەتیان پێێتی بەڵام وەختێ نووسەردا ئەنرێ ئێستا لە وڵاتی ئێمەدا کە لە وڵاتی پێشکەوتوان قسەیە نییە نووسەرێک دائەنرێ بۆ نەخوێندەوارەکان ئەو نووسرە سەر بە حزبی ئەلف بێ تۆ دەنگ بە حزبی با ئەدەی نەخوێندەواربی ئەو بۆتە نووسێ حزبی ئەلف ئەڵێ بتا بەش کەواتە لەم حاڵەتانە تۆ لە هەموو ژیان تا چوار ساڵ جارێک ئیرادەی ئەوە تێ دەنگ بدەیت کاتێک کە نەخوێندەوار بووی ئەبێت دڵنیابی لەوەی کە دەنگەکەت وەکو خۆی نەڕۆشتووە خۆی و ویژدانی ئەو نووسەرەی کە دانراوە بۆ نەخوێندەوارەکان ئەمە بڕاستی کارەساتێکی زۆر زۆر گەورەیە ئەمە جگە لەوەی ئەمڕۆ کاتێکە یەکێک خوێندەوار بێ ئەو خوێندەواریە مانای وایە بەو خوێندەواری ئەتوانێت شتەکانی تری خەڵکی تر بخوێنێتەوە کاتێکە بە خەڵکی ترەگە مانایوە ڕۆشنبیرەکەی زیادەگە قدیم ئەوترا ئەگەر ئەتوێ ڕۆشنبیرەکەت زیادکە بڕۆ کەسێ ببینە کە نایناسی ئەوش کۆمەڵی قسەی هەبوو وە نیە ئەمڕۆ لەم سەردەمە خۆتۆ ناکری هەموو دنیا بگەڕێی وانە هەرێکی دوو مەقالیان چل نووسەر لە ماڵی تۆیە چل نووسەر شتیان بۆ نووسیوی خۆی هاتووە بەڵام تۆ نازانی بخوێنیت کەسێک نازانانی بخوێنێتەوە مامە گرفتێکی گەورەیە کە بەڕاستی ئینسانەکان تووشیە بن ئەمە جگەلەوەی کە بەڕاستی جاری وایە نەخوێندەواری گرفتی زۆر گەوری دروست کردووە دایکان باوکان ئەگەر نەخوێندەوار بن ڕەنگە بەڵگەنامی زۆر گرنگ لە ماڵیانە هەبوو بێ نیان زانی بێ ئەمە هی کوڕەکەیەتی ئەمە هی کچەکەیەتی نووسراوی وا هەبووە ڕەنگە لە داهاتوودا چەند هزار دلاری کردێن و سووتاندویانە نیانزانانی ئەو بە قیمەتە یا قیمەتان و دەست نووسە یان نووسینێکە یان ڕەنگە بڵێم چی ڕەنگە نووسراوی قوتابخانەی مناڵەکانی بێ لە ناوی دابێ وتبێت ئەمە شتێک نییە یانەمانە هەمووی گرفتن بە تایبەت بە تایبەت بۆ ئافرەتان لەم سەردەمە ئەگەر ئافرەت بێوێ مافی خۆی دەستکەوێ ئەبێ مەسلەی خوێندەواری زیاتر ڕووبکاتە چکا بەڕاستی داتاکانی دنیای عەرب و ئیسلام ئەڵێ لە ساڵی حەفتا لە چلو نۆ ملیۆن نەخوێندەوارە لە ژن و پیاوە ئەو چلو نۆیە بیست و نۆی کچ بووە بیستی کوڕ بووە یعنی هەمسان ئەبینی کچان زیاترن لە نەخوێندەوارەکە کاتێک کە دینە ساڵی 2000 لە پاش سی ساڵ لەو تاریخەوە ئەبینی بۆتە 16هزار بەڵام 16هزارەکە ئەمجا ئەو جا 29 میلیۆنی کچان بوو ئەمجا بۆتە 44 میلیۆن کچ لە جنیات لە وڵاتانی عەربیە کە عێراقش بەشێکە لی ئێستا نەخوێندەوار بوونە کەواتە ڕێژەی کچانەکە زیادی کرد لێرەدا ئەم زۆر بوونە بە بەردەوامی ئەمە ئەمە پێگەی کۆمەڵایەتیشیاندا ئەبەزێنێ پێگەی سیاسیشیاندا ئەبەزێنێ لە لە ڕووی لێرە ئەمە گرفتێکمان هەیە ئەو نەخوێندەوەر کێشەیەک بۆ خودی مرۆڤەکە دروزەکە بەڵام کێشە گەورەکە بۆ واقعی نیشتیمانەکەی ئەوەتانەی لەوانەیە بەرهەمهێنان لە وڵاتە بەرەو کەمی بڕوات لە ڕووی سیاسیەوە هۆشیاری لەو ئاستا نەبێت لە ڕوو ڕۆشنبری و کلتوری و نەتواندرێ بایەخێک بەوە بدێ ئەوانە گرفتی سەرەکی نینە بۆ ئەو واقعی کە نەخوێندەواری دروستیەکە با کاتێکە ئەبینی مەسەن کۆمەڵی گرفت لە وڵاتدا هەیە کەسی نەخوێندەوار ئەبێتە کەسێک کە ناتوانێت بەشدار بێ لەپ لە پلاندانانە ناتوانێت بەشدار بێ لە پێشکەشکردنی بیر و بۆچوونێکدا بەڕاستیەوە گرفتێکی زۆر گەورەیە جا ئەبێ لەوەدا باستەوە بکەین کە بەڕاستی لەم حاڵەتەدا ئەبێ سەیری ئەزمموی وڵاتانی تریش بکەین سری ئەزمموی وڵاتانی ترەکەی تۆ ئەخوێنیتەوە لە خەڵک لە تەمەنی هشتا ساڵی قۆناغی ئامادەی تەواو کردووە یاری پیاوێک تەمەنی هشتا ساڵە بەچێت ئەخوێنی ئێستاکە عیب نییە لەبەرەوە مەسلەی خوێندن بەلای کەمەوە مە باسمان لە پلە بەرزەکان نێجارێ باسمان لە ڕۆشنبیری نیە باسمان لە کەسێکە نەخوێندەوارە ئەبێ ئەم نەخوێندەوارە خۆی بکە بە خوێندەوار بتوانێت نەک ناوی خۆی تەنیا بزانێت ئەیسبێ ناوی پاڵێورایەک چۆنە نووسێ وانە زۆر جار ئەوترێ ینی خەڵکەڵێ ئەم هەڵبژاردنانە باش نین ئەی چی بکەین باشە ئەبێ ئەڵێ هەڵبژاردن بەلیست نەبێ با بەلیستی کراوە بێ ینی من ئەڵێ خەڵک خۆی دەنگ بدا چی ئەوێ لەو حیزبە دە کەسمەوێ لەو حیزبە پێنجمەوێ لەو حیزبە یە کەسمەوێ مە قسەیەکی باشە بەسەر من بە لیستەکە تۆ درستی کەی کەواتە تۆ بێ ناو بزانی بنووسیوانە وەکو ئێستای عێراق ئەنجومی پارێزگاکەن باشە گشت نەخوێندەوارەکان چۆن توانایان هەیە سینا و چلو یەک ناو بۆ ئەنجومی پارێزگا بەدەستی خۆیان بنووسنەوە وایە ناچارۆک و عەرز و حاڵ نووس ئەبێ بچنە لای کاتبەکە بڵێن بەومان بۆ بنووسە ئەوش خۆی خۆی بەڵێ مامسا ئێستا باسمان لەوە کردو کە ئەم نەخوێندەوەری هۆکارێکە بۆ ئەوەی کە پاشە گردردانی سیاسی دواکەوتوی سیاسی دروست بێ یعنی ئێسامە دەبین لە ڕۆژەڵاتی ناوەڕاست لە واقعی خۆمانە دابڕانەکەی ینی دۆخی سیاسی لەو پەڕی کزولاوازی دیا دیموکراسی لە گۆڕندراوە ینی واقعەکەی لە ڕۆژەڵاتی ناوەڕاست ئایا ئەوە بۆ ناگەڕێتەوە کە دەسەڵاتدارانی ئەو وڵاتانە لەوانەیە حەز بەوە بکەن کە نەخوێندەواری لە وڵاتەکانی بەرپا بێت و بمینێتەوە ڕاستە ناتوانین ینی نیەت بخوێنینەوە بەڵام ئەنجامەکە وایە ئەنجامەکە وایە ئەنجامەکە وایە کە تێک کە سێرەکەیتەوە لە لە وڵاتانی عەربی لە عێراق و تا مەغری بگرە لە کۆی 22 دەوڵەت ینی نزیکە 300 میلیۆنە بن ئەم 300 میلیۆنە ه میلیۆنی نەخوێندەوار حەفتا ملیۆن نەخوێندەوار لەسەر سێ سەد ملیۆن یعنی ڕێژەیەکە زۆر گەورەکەدیش مناڵە و بڵێ یعنی تو توانین بڵێ یەک لەسەر چواری ئەو خەڵکە نەخوێندەوارە ئەو نەخوێندەواری بەڕاستی گرفتێکی گەوری ئەو شەبینی حاڵی ینی ئێستا تۆ لەو گرفتانەی کە تووشی ئەم وڵاتانە ئەبێ ینی تەماشا بکەیت یعنی ئەگەر ڕێژەی نێوان خەڵک ئێستا باسی مەسەن گرفتی عرب و ئیسرائیلەکەن هەمووجار گرفتی ئەم وڵاتانە وەگە تۆ باسی گرفتی عرب یا گرفتی مسلمان و ئیسرائیل بکە هەر بەتەنیا یعنی تۆ ملیارێک و 600 میلیۆن مسلمانت هەیە وانە ئێ بەس ئەڵێن بەپی ئامارەکان لە دنیادا بەپی ئامارەکان چواردە میلیۆن جوولەکە لە دنیادا هەیە یعنی هەر جوولەکە یەک ڕاگریست لە بەرامبەر 1940 مسلمان هەیە بە بەو ڕێژێ باشە بەڵام ئەو ئەنیشتینی هەیە هەنیشتینی هەبوو فرۆیدی هەبوو مادرین ئۆلبرایتی هەبوو کیسەنجەری هەبوو کۆمپانیای گوگل هەرهی جوولەکەی کۆمپانیای کۆکە کۆلایی ینی لە ڕووی ئابووری لە ڕووی فکری لە ڕووی چۆن ئەڵێ تەکنۆلۆژیا هەموو ئەوانە یعنی ئەخوێنیتەوە کەمینەیەکی زیرەک کەمینەیەکی خوێندەوار بەرامبەر بە زۆرینەیەکی نەخوێندەوە لەبەروا چارەسەری ئەم ململانێ ئاوا چارەسەرەکرێنە بەشتی تر مامسا ئێمە بێنە سەر بابەتێک کە باسمان لەوە کرد مرۆڤ خۆی کێشە کێشەی سەرەشی بۆ خودی خۆیتی ئێمە چی بکەین ئەو مرۆڤە هام بدەین مرۆڤە خەم لە خۆی بخۆ خەم لە خۆی بخۆ وەکو تا کە خوێنەوار دەربچێ بتوانێت چونکە ئێمە من پێدەڵێم کە کاتێ لە وڵاتان پاش پاش گردردانی سیاسی هێدەوانە حکوومەتەکە ئەز ناکە ئەم خەڵکە خوێنەوارە و عقل بێت چکە عقل بێت چۆن قوبوڵەکە خەڵکێک بە ئاگر و ئاسن خڕاستی بکە. دەی باش ئەو مرۆڤە چی لەگەڵ بکە چی بکە پرۆسەکە بۆی پرۆسی فێربوون چۆن بیکات بە پرۆسێشی زیاتر ناوخۆی خوێنەوار دەچێت. ئەبێ ئەوە بڵین نوێژ فەرزە لەسەر خەڵک بۆ نوێژەکە وانە لە بەری نوێژ فەرز لە فەرزێکی خوایە خواوای تۆ باش ئێمە گەر ئێمە فەرزی خواییمان ئێمە چۆن زانیمان نوێش فەرزە لە پێغمبەر درودی خخوای لەسەرمان زانی کە قورآن بۆ ئەو هاتو ئەو بۆ ئێمەی گەیاندو هاندان بێ و کۆمەلگەی مەدەنی و حکومە دێنە سەری بە زیانی وەکو تاک چی بکە وەکو تاک تەماشاکە مسلمانێک کە لەو ڕۆژەی مرۆڤێک بەخۆی ئەڵێ مسلمان و ئیسلام قبولەکە وەکو ئاین وەنە تا ئەشمرێ لە قیامەتیشە ئەزانی خوێندن مەسلەیەکی چەند مهمە لە قورآانە یعنی ئەوڵی ئیسلام ئەڵێکی والقلم ئاجارێکی تر حرف تو باس خەڵک لە حرفەوە بێ حرف بناسی حرفەکان بناسێ تاوەکو خوێندەواری فێر بێ جا ئێمە سوێن بە ناوی خوا ئەخۆین بەڵام خوا ئاڵێ نون وەل قەلم خوا سوێن بە پێنووسە خوا خوا خۆی سوێند بە قەڵم ئەخوا جابزانە قەڵم چەند پیرۆزە قەڵم چەند گرنگە کاتێک کە خوا سوێندی پێخوا لە ئەوەڵی ئاەت و بۆ قیامەتیش هەر باسی خوێندەواری کەواتە لێر ئێمە پێویستمان بەوەوە کە هۆشیاریشی ئاینیمان لەوە بێت کە خەڵکەکانمان دەست بە زانست بکرن وەکو وەکو عیبادت بەڵێ ئەم ئەمە ڕاستە وەکو عیبادت وەکو نوێش فەرزە زانستخوازیش فەرزە کاتێک کە نایکە گوناهبارەبی یان ئەمە گرفتەکە لێرە وتراوە ینی بە خەڵکیان وتووە ئەگەر ئەو کارە بکەی گوناها بەڕاستی زۆری کۆڵیتەوە ئەم مەسلەیە نەخوێندەواری گوناهە جا بەشێکی خەتای خۆیەتی بەشێکی خەتای حکوومەتەکەیەتی بەشێکی خەتای ژینگەکەیەتی بەشێکی خەتای باوکودایکێتی بەشێکی باوکودایکی بۆ نەیکرڵێ هەژار بووین بۆ هەژارە بۆ هەژارە لە بەرچی هەژارە بۆچی سامانی وڵات بەشی ئەوی نەکرد ئەمانە هەمووی مەسلەیەکن کە تاک تاکی مسلمان بە تایبەت ئەبێ بزانێ یەکێک لە گوناهەکان نەخوێندەواریە ئەبێ فێری خوێندەواری بێ خۆی خوێندن و خوێندنەوەی نووسینی نەبووە بەڵام خوا بەم دینە علم و نووسین و هەموو ئەم شتانی خستە بەردەستی عومەتێک هەمووی بکە بە بە عومەتێک هەمووی بکە بە خوێندەوار عومەتی علم و ئەم ئەوە لەبەرەوە بەڵسە من لێرە نقطەیەگەوەستمیان ئێستا باسی ئەومان کرد کە هەر گیانی ئاین خۆی بریتە لە هاندانی مرۆڤ بۆ ئەوی مرۆڤ ببێت بە خوێندەوار ببێت بە زانست دۆست و هاوڕێی تەکنۆلۆژیا و پێشکەوتنە و بابەتە بەڵام ئێمە لە قۆناغێکە لە کۆمەلگای کوردی تەماشا بکەین ئەبنی زانانی ئاینی ئەوان خۆیان لە قۆناغی ڕێگر بوونەوە کە بە حکومەوەی باسی ئەویان کردو لەوانەیە ئەو سیستەمەی خوێندن هەبێ خزمەت بە بیرکردنەوەی ئاینی ناکە ینی خوێندنیان تەنها بەس لە خوێندە ئاینەکە دۆزیتەوە ئایا ئەوە گرفتێک نەبوو خۆی ڕووی لە نیشتەما ئێمە کردوەکە ڕێژەیەکی زۆری نەخوێندەواری تێدا دروست ببێت نا وا بڕوا ناکەم لەبەر چی لەبەرەوەی کە بەڕاستی پێش ئەوەی کەم قوتابخانە هەبێ حجرە و مزگەوتەکانی کوردستان خۆی جێگەی خوێندن بووە خوێندنیان لەوە زاری لەوە لەەن هەرواش بووە ینی بەڕاستی زۆریش ڕاست نییە کە ئەوترێ ینی ئەگەر زانایەک مەلایەک لە گوندێکا قسەی کردێ وتبووی وتبێتی مەچنە مەکتب یا شتێکی وا بەڵام مەلای تریشمانە بووە کچی خۆی نردۆتە مەکتب یعنی ئەم مەسلەر زۆر ڕەتی نیە توانین بەڕاستی زۆر ڕۆڵی زانایان بەرز بن بنرخێنین چونکە زانایان بەڕاستی لە کوردستاندا سەرچاوی علم و معریفەت و شعر و یعنی هەرچی ئەڵی لە کوردستانە کراوە بەڕاستی ئەگەر زۆر ینی زیادە ڕەویم نەکردبی ئەڵێم زانایانی ئاینی و مزگەوتەکان و حجرەکان ڕۆڵی زۆر چاچیان بینیوە هەنێجار لێرە و لەوێ وتراوە مەلایەک لە گوندێک نەی هێشتووە ئەوە چەند مەلا وای وتو لە کۆم ئەو هەموو هزار مەلایە مەلایەک وای وتبێ بەڵام بۆ باشەکەش ناوترێ نە زۆرینەی مامۆستا زۆرینەی زانای ئاینی لەگەڵ خوێندنن خوێندنی شافێر کرووە جا ئەمڕۆ لە پاڵ حجرەیە کە مەکتتەبیش هاتووە هەر زانای ئاینین بە خەڵکەڵێن ئەگەر ئەگەر وەزارەتی پەروەەردە هەر کاتێک ویستبێتی شتێک لەم بابەتە بۆ خەڵک بڵێتەوە ئەوش پەنا بۆ زانای ئاینیە با لە ڕێ من بەری مزگەوتەکان و جومالەیە جومان ئەو باسەکە لە بەرەوە پەیوەست نیە بەوە بەقدر ئەوەی کە ینی زانای ئاینی خەڵک حکومت پەنای بۆ ئەبا تاوەکو خەڵک هاان بدا بۆ خوێندن و بۆی مناڵیان بنێرنە مەکتتە بۆ هەم ئەوشتانە وەکو وەکو بیرکردنەوەیکی خۆت هۆکاری چێکە دەبنی ڕێژەیەکی زۆر لە قۆناغی پێشتر بۆ ئەمە بجێنەوە بڵێ سەبەکان ئەتوانی بڵێ ینی خۆی شتێک پەیوەستە بە یەکترەوە کاتێک ئەوترێ هەژاری یەکێک لەو گرفتە گەورانی کەوا باسی ئەکرێکە کە خەڵک هەژار بوو ئەچێت بە دوای ڕسقی خۆیان ئەگەڕێ خەڵک مناڵی خۆی لە مەکتب دەرەکە ئەینێرێ بۆ ئیشکردن بەڵام بەبێ ئەوەی کە بزانێ ینی ئەم ئەم ئەم خوێندەواریش خۆی لە خۆیدا دوجار پارەیە تۆ بینی ئێستا بۆچی لەم ساتە وەختەی ئێمە کە قسەی تێدا دەکەین بە شەوانیش ئەبینی قوتابخانەی شەوان بۆ زیادی کردووە بۆچی ئێستا بەر دەرگەی قوتابخانەی ئێواران و شەوان ژمارەیەکی یەکجار زۆری ئۆتۆمبیلی لێوەستاوە لەبەرەوەی ئێستا ئەو موچەی کە فەرمانبەرێک وەری ئەگری ئەگەر شەهادەی هەبێ و خوێنەوارەکەی تا پلی بەرزتر بڕوات پارێ زیاتر وەرەگرێ پێی کەواتە بەم شێوازە ئەمینی ئەمەیەکە لە ڕۆڵەکانی حکوومەت کە ئەتوانێت گەر حکوومەت فەرقی خوێنەوار و نەخوێندەوار نەکا لەم بوارە وەکو یەکی لێدێ جا ئەرکەکانی تاک ئەوەیە کە بەڕاستی تاکی مسلمان نەخوێندەواری بە گوناه بزانێت چۆن تۆ بە ئەکا لە گوناهێک ئەوە تۆ بکە لە نەخوێنەواری لەم ساتە وەختەدا بە هەر شێوازێک بێ ئەتوانێت خۆی فێرکە هیچ زەحمەتیش نییە مناڵێکی ساوا چۆن فێرە بێ گەورەیەکیش بە هەمان شێوە فێری خوێندەواری ئەبێ و لە ساڵەکانی زمانی زوو شاوە کراوە بۆ نمونە ینی ئەمان کە خۆمان بەراورد کەین ئەبێت ینی هەست بەو خەفەتە بکەین یەی لە ئەوروپا و ئەمریکا لە ئەوروپا و لە ئەمریکا لە سەتا نەوەت و هەشتی مرۆڤەکان بەلای کەمەوە خوێنی بنەڕەتی تەواوەکەن ئەو ئێمە جارم پێمانەوە سەتایی باشە یعنی لە سەد کەسان نەوەت و هەشت کەس سەتایی تەواوەکە لەم دنیای عرب و مسلمانە لە سە تا چل کەس تایفیدایی تەواوەکە چ سە پشتی لە تۆ زیاترە باشە ئەبینی ینی لە دنیای عەرب و مسلمان هەر تاکێک خوێنەوار بێ و شتێ بخوێنێتەوە ینی شش دقیقی هەیە لە ساڵێکە لە ساڵێکە شش دقیقا بۆ خوێندن تەرخان کراوە بە معدل دەرکراوە لە دنیا عرب و مسلمان لە کاتێکا 200 سعاتە بۆ تاچێکی ئەوروپی کە ئەک 12هزار دقیقا دوانزە هزار دقیقە لە ساڵێکا خوێندنەوە لە چۆ شش دقیقە لە ساڵێکدا لە چۆ ئەمە گرفتەکانی ئێمە و بەرامبەرەکانمانە لەبەرەوە تاک ئەبێ بەم شێوازە بەڕاستی هەست بە ناخۆشیەکی گەورە بکەیت خوا ئەویشی دروست کردو منیشی دروست کردو من بۆ نەخوێندەوار بم بۆ ئەو خوێندەوار بێ داوانێ ئەمە قسەیەک بێت لەسەر سیستەم پەروەردە بۆ ئەڵلقەکانی دیکە هەڵیەگرین باز لە ڕێکخراوەکانی کۆمەلگەی مەدەنیەکەین یعنی ئێسا خوا کردیتی ئێمە لە وڵاتی ئێمە دنیایەک ڕێکخراوی کۆمەلگەی مەدەنی ئەوان چیان پێکرێ ئەوان چۆن دەتوانن خەڵکەکان بدەن بۆچی ئێمە هەندێک ڕێکخراوی کۆمەلگەی مەدەنیمان نەبێ کار لەسەر خوێندەوارکردنی خەڵک بکە ئەوەندەی باز لە ڕۆشنبیری کردنەکە ئەوەندە باز لە خوێندەوارکردنی خەڵک ناکەن لە کاتێکدا ئێمە وابزانم خوێندەوارەکانمان بە شێوک لە شێوەکان ڕۆشنبیرن ئەمە قسەیەکی باشە ئەگەر تەماشا بکەی ئەوترێ بەپی ئامارەکان لە کوردستانە لە هەرێمی کوردستان بەم سێپارێزگای نزیکەی 600 ئە لەبەرئەوە ئەسڵ وایە ڕێکخراوی کۆمەڵگەی مەدەنی لە جیاتی ئەوەی ماسی بە خەڵک بات فێریان بکات چۆن ماسی بگرن چونکە ئەگە فێری کردن چۆن ماسی بگرن ئیتر پێویستیان بەوان نامێنێ بۆیە ڕێکخراوەی کۆمەڵگەی مەدەی لە وڵات ئێمە زۆر زۆرە بەڵام لە هەمان کاتدا پسپۆر نین بە بوارێک لە بوارەکان هەمووی ئەڵە مەسەلە یا زۆربەی ئەڵێ ڕێکخراوی فلان بۆ کەلتوری دیموکراسی بۆ هۆشیاری مەدەنی ئەوە منشتی گشتیە تۆ لێرەیە لەم حاڵەتە هەر کەسێکت بوێ هۆشیاری کەیتەوە پێویستە بەلای کەمە خوێندەوار بێ تا بتانی کە تۆ ڕۆیشتی پێویستی بە تۆ نەبێ ئەو نووسراوانەی بدەیتێ ئەو کتێبانەی بدەیتێ کە پێویستە دوجار بخوێنێتەوە لەبەرەوە گەورەترین ڕێکخراوێ لە کوردستان کار بکات بێوێ کارێکی زۆر باشکە بەڕاستی مەسلەی خوێندنە بۆیە نەتەوە یەگرتوەکانش لەم ساڵانی دوایی هەستی بەمەکردنەتەوە یەگرتوەکان یەکی یەکی 2023 ینی بەستە 6 ساڵ لەمەوە بەرەکەم شش ساڵێ نەتەوە یەکگرتوەکانیش یەکی یەکی 2023 و بڕیاریدا کە ئیتر هەموو سەری ساڵی نوێیەک چی بێ بریتی بێ لە ڕۆژی جیهانی بۆ نەهێشتنی نەخوێندەواری ڕۆژی جیهانی بۆ نەهێشتنی نەخوێندەواری ئەوە ئەو سەری ساڵەیە کە ئێمە ئاهەنگی تیا ئەگێڕین بە بۆنەی هاتنی سەری ساڵەوە بەڵام منی نەخوێندەوارەگە نەخوێندەوار بووم ئاهەنگی چی ئەگێڕم لە خۆشی چی بۆ یەکی یەک هەست نەکەم یەکی یەک ڕۆژی جیهانیە بۆ نەهێشتنی نەخوێندەواری ئەو ڕۆژە جەژنی منە کە منی نەخوێندەوار خۆم فێری خوێندەواری بکەم جا ئێستێمە لە یەکی یەک و نزیک بە یەکی یەک و مانج یەک ئەم قسانە ئەەکەین هەقە خەڵک ئەوەی نەخوێندەوار بێ بڵێ بە ئەم یەکی یەکە ساڵ ڕۆژی من بێ تا یەکی یەکی 2010 بتوانم بەلای کەمە بخوێنم و بنووسم ئەمە ڕۆژی جەژنە یەکی یەکی ساڵی 2010 بە ئاهەنگ بگێڕێ بەوەی کە بوو بە کەسێکی خوێندەوار و لە عمی دەرچوو چۆ خانەی ئەوەی کە ئەم ئاینە خەڵکی فێری ئەقرا ئەکرد ئەم ئاینە خەڵکی فێری خوێندن و نووسین کرد کۆمەلگەی مەدەنی ئەتوانێت فشارێ دروستکە کارێک بکە با ڕۆژێکی نیشتیمانیمان هەبێ بۆ بۆ نەیشتنی نەخوێندەواری نە بە شێوازێکی هەر بەناو ینی بە بەکارکردن ئیشی تیا بکرێ کاری تیا بکرێ اینجا لەو حاڵەتە ئەگەر ڕێکخراوی کۆمەلگەی مەدەنی باسدا باس لە ڕۆشنبیری هەڵبژاردنەکە وەکو لە سەرەتاو ئاماژەم پێکرد یعنی تا ئێوارە باسی هەڵبژاردن بکەیت چۆن دەنگەدەی چۆن دەنگەدەی ئەو نەخوێندەوارە ئەو کەسی کە نەخوێندەوارە تۆ چۆن ئەتوانێت دەنگەکەی خۆی بدا کاتێک کە ناونووسین دێتە پێشەوە وانە زمانێ بوو چوار حزب ئەچوی هەڵبژاردنەوە ئێستا لە هەڵبژاردننی پارێزگا و لە هەڵبژاردنەکانی تردا لە حاڵەتی هەڵبژاردننی پەرلەمانی عێراقا سیاست کیان و قوارە دێتە بەردەستی ئەم هاوڵاتیە وانە چۆن بتوانێت دەنگ بدا و چۆن بیناسیێتەوە خۆمە هەمووی بە دروشمە ڕاست هەر کەسە لۆگوۆیەک و دروشمێکی لە تەنیشتی ناوەکەی خۆیەوە داناوە بەس چۆن هاوڵاتی ئەم هەموو لۆگۆی لە یەکتر بکاتەوە ئەمە ئەمەش مەسلەیەکی ترە زۆر نزیکن بە یەکتر ئەم نوع بابەتەوان لە سەریانە بێنە ناو ئەو کێشە گەورەیە ئەو کۆمەلگای ئەو خەڵکە هەڵبژێنن کە نە خوێندەوەرە کاریان کاریان لەسەر بکەن ئەگەر نا ئەوەی ترکە خوێندەوارە ئیرادەکەی خۆی وەرگتووەتەوە بەس ئەمی کە نە خوێندەوارە ئیرادەی نییە بۆ چونکە بەڕاستی خۆی تەسلیمی کەسێکی ترە کاڵێ بۆم بۆم بنووسە جا تۆ تەسەورەکەی ئافرەتێک ئەگەر بە پیاوەکەی بڵێت تۆ خوێندەواری بۆم بنووسە باشە پیاوەکەی ئەو شتانوسێکە ئافرەتەکە ئاوێ ڕەنگە ئافرەتەکە کەسێکی تر حزبێکی تری بێ کە پیاوەکەی ڕازی نابێ بەڵام ئەڕوا ئەگەر پیاوێک بۆ بۆ خێزانی بۆ مناڵەکە نە خوێندەوارەکانیشی پڕکاتەوە بۆ کوڕکچەکەشی هەر هەمویان بەناوی وەکو خۆی خۆی چی وتو ئەوانوسێ خۆگەر هەمویان نەخوێندەوار بوون هەمویان خۆیان تەسلیمی ئەو نووسرە ئەکەن ئەمە مەکاری ڕێکخراوی کۆمەلگەی مەدەنیە ڕێکخراوی کۆمەلگەی مەدەنی چی ئەک لەم قسە گەورانە ئەگەر خەڵکەکەت نەخوێندەوار بوو ئەگەر نەخوێندەواری تەبوو گەورەترین کارێ بیکەی هەتا حیزبەکان خۆ زۆرێک لە حیزبەکان کە چاودێریان لەسەر سنووق نییە کە نووسەریان نییە خۆ زۆر بە لە زۆربەی حیزبەکان حزبی مامناوەندی و حزبی بچووک بە سەدان و هزاران دەنجی ئەفوتێ لەبەرچی لە بەرەوەی نووسەرەکان لەوان نین جابەر حزب بۆ خەمی خۆی ناخوا گەورەترین کارێک حزبێ بیکار خوێندەوارکردنی خەڵکە جابە هەر حزبێک ئەمەی پێناکرێ بەلای کەمەوە هەر حزبێک نەخوێندەواری نێو حزبەکەی خۆی چارەسەر بکە ئەم هەموو کۆبوونەوەی حزبەکانی کەن هەر حزبێک هەموو حزبێک بۆچی نایەن نەخوێندەوارەی نێو نێو حزبەکەی خۆی کۆ بکاتەوە خولێکیان بۆ بکاتەوە بۆ ئەوی بەلای کەمەوە دەنجی ئەندامەکانی خۆی نەفەوتێ کە ئەچنە بەرز بە بەردەنگدان خۆ نووسرا ئەو شتانیان بۆ نانووسێ تا ئێوارە ئەندامی تۆیە کاری لەسەرەکەی ماندوو ئەبی لەگەڵیا ڕەنگە شتیشی بیتەوە ئیلا هەتا دوایی بەڵام دوجار بەبێ ئەوەی خۆی بێوێ ئەو ئەندامە دەنگی نادا بە تۆ چۆن چونکە نەخوێندەوارە نووسەرەکە بۆی نووت ئەمە بەستم چییە ئیرادت نەما تۆ بە هەڵبژاردن ئەڵی بار شتێکی تر لەبەرو حزبێک گەرخەمی بەرژەوەندی خۆیەتی ڕێکخراوێک ئەگەر مەبەستێتی ئەو بودجەی کە وەرێگرێ حەڵی بکە پێویستە خەڵک فێری خوێندەواری بکە لە سەرەتادا تۆ بزانە خەڵک هاتووە پێغمبەر بکوژێ درودی خی لەسەر خەڵک هاتووە مسلمان بکوژێ باشە ئەوە دیلن تۆ بە دیلت گرتووە کەچی پێغمبەر دوودی خی لەسەر ئەڵێ هەر یەکێک لە ئێوە دە کەس فێری خوێندەواری بکە بەرەڵایەکەین دوسری ئەوە سیاست پێغمبەر درودی خی لەسەر سوودی چیە و خەڵکە بکوژێ کە هەندێک لە سەحابڵێن یا ڕسۆڵە بە ئەمانە بکوژین خۆمانە بۆ کوشتنی ئێمە هاتوونە ناڵێوەرە هەر یەکە دە کەسم فێری خوێندەواری بۆ بکەن بەغڵاتانەکەم تۆ بینیتە یەکەم شەڕێکە یەکەم شەڕێکە کە تووشی مسلمانە بێ شەڕیش ئیسلام پێغەمبەر دوودی خی لەسەر کردوێتی بەخێر ئەو دیلانە بەرەڵاکە خەڵک فێری خوێندەواری بکەن تو بڕوانە ئەمە مەسلەیەکی چەند گرنگە بزانە چەند ینی دیلێک ژیانی خۆی ئەکرێتەوە بەوەی کە خەڵکی فێری خوێندەواری کردکەواتە خوێندەواری یەکسانە بە ژیان ئەجینا ئەم هەتا هەتای لە دیلی ئەمایە لەبەرەوە بەڵێ با من لەسەر ئەو بۆسم یانی ئێستا لە کۆمەلگای خۆماندا ئەوی پێڵێن ڕێکخراوی کۆمەلگەی مەدەنی ئەوی پێڵێن حەزب بە بێن کار لەسەر نەخوێندەوارەکان بکەن بەڵام نەخوێندەواری ئێمە زۆری لە تەمەن گەورەکانن توانین ئەوانە فێرکەین بەڵانی ئایا ئەسالی پێ شێواسێ بۆ بتوانین ئێمە تەمەن گەورەکان بخینەوە سەر پرۆسی خوێندن بەڵێ لەبەرەوەی عێراقی شێکە لە وڵاتانە بەدەر لەوەی ڕژێمی بەعس هەموو تاوانێکی کرد وایە بەڵام هەموو مرۆڤێکیش کارێکەکە لە بەر بەرژەوەندی خۆی لە سەردەمەکانی پێشوو بە هەر هۆکارێکی سیاسیش بێ خەڵکی گەورە دایکان و باوکان چوونەوە بەر خوێندن بۆ خوێندنی بۆ هەڵمەتی نێشتنی نەخوێندەواری لە ساڵانی هەه لە ساڵی 1970 هەڵمەتی نێشتنی نەخوێندەواری دەستی پێکرد لە عێراقدا ڕێژەی نەخوێندەواری ئەو سەردەمە بەرەو سفر چوو بەڵام دوای بەهۆی شەڕەیەک ردایەکانی ڕژێمی سەدامەوە ئەو خەڵکە هەمووی خەڵک لە مەکتتەبیش دەرچوو ئەو ڕێژەی نەخوێندەواری ئێستاکە لە عێراقدا بۆ لە 1970 بەرز بووەوە لە هەرێمی کوردستانیشە لە 1970 خەڵک نەخوێندەوارە ئەوە گرفتە کرد بە مامسا بێنە سەر ئەرچی حکوومەت یعنی ئێسامە باز لە حکوومەت دەکەن حکوومەت خواکردێتی لە ڕۆژگاری ئەم ڕۆمان پرۆژەی جوان جوان و چاکچاک لە شارەکان جێبەجێکە ئەو هەولێرەوە سلێمانی ئەوە دۆک ئەوە کەرکووکە بە شێوێک لە شێوەکان جێدەستی دیارە بەڵام لە هەما کاتژدار لە وەزارەتی پەروەەردەمان ئاویش کاری کردو بۆ ئەوەی کە ڕێژەی نەخوێندەواری لە ناو خەڵکە کەم بێت بەڵام ئایا ئەو کار و کردوانە ئەوەندە بە جددی دێتە بەرچاوت کە ئەم 1950 بەرە و نهێشتن ببە ئاکارێن لەسەر ئەم 1950 کردووە دواتر چی بکەن بۆ ئەوەی کە ئەم 1950 پێنج خەڵک لە نەهامەتی خوێندەواری دەرکەن ئەمە دواتەوەری بەڵکەمان دیارە هەر حکوومەتێک کە مەبەستێتی باسی گەشە پێدانەکە باسی پەرەپێدانەکە باسی تەنمیە و دیڤلۆپمنتەکە ئەم ئەم قسانە هەر هەمووی باسی وەبەرهێنانەکە تۆ ئەو هەموو خووە بەرهێنانە بکەی لە بواری ئابووری دوجار کە خەڵکت نەخوێندەوار بوو پارەیەکی زۆرت ئەچێتە دەرەوە دا تەماشا بکە کاتێک کە ئێستاکە کۆمپانیایەک دێ لە کوردستانە وەبەرهێنانەکە وایە ئەما بێتە مای ئەوەی کە ئەم کۆمپانیای لە کوردستان سوودێ بگەێنێ بەڵام ئەم کۆمپانیایە ئەڵێ من کرێکاری شارەزام ئەوێ کرێکاری شارەزای ئەنچی ینی خولی بینی بێ کرێکارێک کە خولی بینی بێ بە چی بێ ئەبێ خوێندەوار بێگە بۆ یاخ بۆ یاخیش بکە بۆ یاخی دیوارەکانیش بکە هەر کارێ بکە بێ خولێکی بینی بێ ئەی خول چۆن نەتوانێت ببینێ ئەبێ خوێنەواری هەبوو بێ بۆیە بینی هەموو ئەم ڕێخ هەموو ئەم کۆمپانیانە دێنە کوردستانیش کاری وەبەرهێنانی شەکەن دوجار لەبەر ئەوەی تۆ کرێکاری شارەزات نییە مانای کرێکاری خوێندەوارت نییە کرێکارەکانی ئێمەیان ناوێت لەگەڵ خۆیانە کرێکاری خۆشیان نەهێنن گشت پارەی کرێکارەکەش ئەبەنەوە بۆ وڵاتی خۆیان بڕوانە چۆن زەرەرماندا لە خۆمان حکوومەت بیەوێ پارەکە لە نێو خۆدا ڕێژەی بێکاری کەم کاتەوە بۆ ئەوی بێکاری کەم بکەیتەوە ئەبێ خەڵکت شارەزابێ تا کۆمپانیەکان وەریانگرن بۆ کارکردن وایە بۆ ئەوەی شارەزابن بە خوێندەوار بن ئەگەر لێ لەبەرەوە تۆ وەکو حکوومەت بتەوێت پارەت بۆ بێتەوە تووشی گرفت نەبی بێکاری نەهێڵی بەرهەمهێنان و وەبەرهێنانش دیسان پەیوەستە هەمووی پەیوەستە بە خوێندەواری و هەمووی پەیوەستە بە خوێندەواری چونکە ڕێژەیەکی زۆر بێکاری تێ تەنانەت ئەگەر لە باسەکە تۆزێ دوورکەومەوە گشت ئەو کۆمپانیایە کە دێن کرێکاری ئەبێ حکوومەت ئەوە بزانێ خوێندەواری کارێکە کە بە بەردەوامی ئەبێ تازەی کەیتەوە ینی کەسێک پێشی 15 سال 20 ساڵ زانکۆشی تەواو کردبێ خوێندنیشی تەواو کردبێ ئێستا خۆی نوێ نکاتەوە لە ڕێگەی خولەکان کە حکومت یارمەتی با لە فەرمانگاکان خولی نوێی بۆ بکاتەوە پێوترێ فێربوونی بەردەوام ئەوەی بۆ نکاتەوە هیچ نابێ تۆزانی کەسێ پێشی 50 سال ئیجازی سایەخی دەرهێنابێ لە زەمانێکا بووە، بڵێن ئەگەر یەکی ساڵی حەفتا و پێنج لە هەولێر ئیجازەی دەرهێنابێ، ساڵی حەفتا و پێنج، ساڵی حەفتا و پێنج لەو هەولێرە دوو هەزار و پێنج سەد سەیارە هەبووە. ئەو برادەرە لەو شەقامە خۆشانە بە دوو هەزار و پێنج سەد سەیارە و ئیجازەی دەرهێنا و تووشی مخالفە نابێ. هەر ئەو ئیجازەیە کە لە حەفتا و پێنج دەری هێناوە، ئێستە کە دوو سەد هەزار ئۆتۆمبیل لەناو هەولێرە خولێتەوە بە هەموو جۆرەکانیەوە کە تەنها خصوصیەکەی سەد و نۆ هەزارە، ئێستا چۆن ئەم برادەرە بە ئیجازەی زمانی حفتا و پێنج هەمان ئەو سایقێ بتوانێت لە 200 هزار سیارەیە لەم شەقامە پڕ و جەنجاڵ ئێستا دەرچێ ئەو پێویستی بەوەیە کە سا سەنەوی ئیجازەکەی ساڵانە تازە ئەکەیتەوە بێ بێ خیبرەکەشی تازە بکەیتەوە ئەبێ بێ ئێستا لەم زروفە بتوانیت تازەی کرد وڵات ئێمە گرفتێکیە هەر کەس دەرچوو ئیتر جارێکی تر پێویست ناکە بۆ یەک جارە یەک جار تۆ تەخەرجت کردەوە ئەمە پێوتێ لە وڵاتان خوێندنی بەردەوام جەمە بەسمان نەخوێندەوارەکێ حکوومەت ئەرکێتی یەکەم توێژینەوە بکە دەری بخە ئەم ڕێژانە چەنە ئێستا بە ڕێژەی کۆمەلگەی مەدەنی دەریان هێناوە کە 135 ئایا وەزارەتی پلاندانان ڕێژەی ڕاستەقینە لایە چەندێکە با ئیعلانی بکە کاری وەزارەتی پەروەەردە چۆنە لە ڕێ پلاندانان بۆ ئەم 135 کەم کات و بیکا بە سفر مەسلەکەمام سەر نەخوێندەوارش ئاستی هەیە ئاستی هەیە قوتابیزان کۆشمان هەبی نەخوێندا بەڵام من باز لەو ناکەین ئێستا باسمان بەڕاستی لەوەی حەزەکەین کەس نمێنێ نەخوێندەوار بێ کەسێک نەمێنێ نەخوێندەوار بێ خەڵک بتوانێت ناوی خۆی و ناوی خەڵک و شتەکان بنووسێ چونکە یەکێ لە گرفتەکانی نەخوێندەواری نامۆبوونە ئەزانی خەڵکێک خپێ و تری خەڵکی هەولێر خەڵکی سلێمانی کەرکک دهۆک بەڵام خەڵکی ئەو شارە نییە چۆن خەڵکی ئەو شارە نییە ئێستا کەسێک پ ساڵ لەمەو بەر خەڵکی ئەم شارە بێ خەڵکی ئەو شاری تری کوردستان بێ خەڵکی هەر لەوێ ژیاوە لە قەدیمەوە لەو شوێنە ژیاوە ئێستا لەگەڵ ئەم گۆڕانکاریە ئەینێریتە بازار چونکە نە خوێندەوارە پێی بڵێ بڕۆ فلانە شوێن نازانە تابلۆێ بخوێنێتەوە کەواتە لە شارەکەی خۆی بوومەە خوێندوار بۆ چونکە سیمای شارەکە گۆڕاوە ئێستاکە ئێستا گۆڕانکاری لە شارەکە ڕوویداوە ئەو شوێنەی کە ئەو پێشی پ ساڵ بەس ئەوت ئەوە ئەخولێمەوە پشتی قەڵایە ئێستاوان نییە ئێستاکە شتە گۆڕانکاری تیاتوە لەم هەموو تایتل و قەتعی دکتۆرەکان و ئەندازیار و خۆت ئەبینی چی نووسراوە ئەمە کە کەسێک نەخوێندەوار بێ لە وڵاتی خۆی ئەبێ بە کەسێکی نامۆ لە وڵاتی خۆی ناتوانێت شوێنێ بدۆزێتەوە دکتۆرێ بدۆزە ئەبێ هەر بەردەوام بڕوا پرسیارکە بڕوا پرسیارکە ئەمە نامۆی لە وڵاتی خۆی ئەمە گرفتە ئەم ئەرکی حکوومەتە کە بەڕاستی ئەم کەسەوە بەرهێنانی بەرەو پێشبردننی گەشە پێدانی هەموو ئەمانە کارە جا بەراورد ئەرکی حکوومەت بەراوردە حکوومەت یەک ئەگەر حکوومەت بوو ئەبێ لە حکوومەتەکانی تر باشتر بێ تۆ سێر وڵاتە عەربەکان کە ئەنی گرفتیوە وڵاتانی عەربی چەندێکن لە عێراقەوە تا مۆریتانیا 350 میلیۆن کەسن تقریبا 300 میلیۆن تا 320 ئەوەندە ئەمریکا چەنە ئەمریکا بە تاقی تەنیا 320 میلیۆنە یعنی ئەمریکا بە تاقی تەنیا ژماری دانیشتوانی بەقدر های 22 دەوڵەت عربەکەی باشە کەواتە لە ژماری دانیشتوان وەکو یەکن بۆ 22 دەوڵەتی عربی 500 زانکۆیان هەیە باشە بەڵام وڵاتی یەکگرتوەکانی ئەمریکا کە بەقدر هەموو 22 دۆڵ عربێکە وەک ئەوان یعنی ژماری بەقدر ئەوانە 350 5650 زانکۆی هەیە ئەی تۆ ئەو ئەو ژما دا ئەوەندەی تۆی هەیە کەواتە تۆ بە ژمارە یەکسانی بەڵام ئەو ئەو لە پێشی توێ ینی ئەم وڵاتانە بە عێراق و بەمان لە سەتا لە هەزارە لە هەزارە دووی لە هەزارە دوو لە سەد نا لە هەزارە دووی بودجەکەیان بۆ توێژینەوەی زانستی سەرفەکەن باشە وڵاتانی تر پ لە هەزارە سەرفەکەن بۆ ئەو توێژینەوانە تابزان ئاستی خوێنتۆر لە بواری کۆمەڵایەتی کارەکەیتەوە لە وەزارەتی کاروباری کۆمەڵایەتی ئەم ئەم توێژینەوانە زۆر گرنگن ئەبێ مەسح هەبێ ڕوپێوکردن هەبێ بزانانی ئەم خەڵکەی تۆ لە چه ئاستێکە خۆشببختانە ئەمساڵ لە مانجیدا لە سەرتاسەری عێراقدا بە کوردستانیشەوە چی ئەکرێ سەرژمێری ئەکرێ لە سەرژمێریەکەدا کە زیاد لە بەڵێم سە پرسیار وەڵامە دەیتەوە دەرەکەوێن ڕژێ نە خوێندەواری چەنە ئاستەکانی خوێندەواری چەند ئەمان هەمووی بەڕاستی گرفتی زۆر زۆر سەما کارمان بۆیە کە وەزارەتی پلاندانانە ئە وەزارەتی کارە وەزارەتی ئەوە پرۆژەی هاوبەشیان نەبێ بۆ بەگشتداچنێ پلاندانان توێژینەوە ئەک ئەیدۆزێتەوە چەند کەس نەخوێندەوارە لەم کوردستانە باشە دوجار وەزارەتە تەنفیزەکان وەزارەتی کار و کاروباری کۆمەڵایەتیە وەزارەتی پەروەردەیە هەموو ئەمانە بە هەمەهەنگی ئەتوانن کار بکەن لەسەر دانانی پلانێک بۆ ئەوەی کە ئەو خەڵکە چکە ڕزگارکردنی خەڵک لە نەخوێندەواری هۆشیار کردنی هەمووی پارەیە دواجار بەڵێ. خوێندەواری یەکسانە بە پارە چونکە ئەو خەڵکە دەکەوێتە کار و ئیشەکەن و ئەژنە بەم شێوازە بەڵێ. بەردەوام خەڵکی خوێندەواری دەرەوە دێتە وڵاتەکەمان کارەکە خەڵکە نەخوێندەوارەکەی خۆمان یان بێکارە بێ یان کارێکی زۆر نزمی پێ ئەسپێرن کە لە ئاستی ئەودا نییە بەڕاستی. بەڵێ بەڵام مامۆستا خۆی ئێستا شەر تۆش ئاماژەت پێدا ئێمە سەرفکردنی بودجە یانی دابینکردنی بودجە بۆ وڵات زیاتر بۆ کەرتە کەرت یعنی ئێستا لە عراق تەمەشا بکەین بۆ کردە سەربازەکە ئەڕوە بۆ کەرتە ئابوووریەکە ئەڕوە کەمێکی کەمێک بۆ کەرتی فێرکردن و بۆ کەرتی توێژنەوەی زانستی دێ ئەمە لە هەرێم دیسان ئەو گرفتەمان نیە با ئەو گرفتە هەیە ئەگەر بگەڕێنەوە بۆ ساڵانی سەردەمی ڕژێمیش لە کە شەڕی عێراق ئێران دەستی پێکرد ئەو کاتەش بودجەی عێراق لە سەتا پەنجا و سێی بودجەی عێراق لە زەمانی سەدام شەڕی عێراق ئێران لە سەتا پەنجا و سێی بودجەی عێراق بۆ تەسنی عەسکەری بوو ئەزانی چەنی بۆ خوێندنی باڵا و توێژینەوە بوو سەتا سێ سەتا سێی بودجەی عێراق بۆ بۆ خوێندنی باڵا و توێژینەوەی زانستی بوو سەتا پەنجا و سێ بۆ تەسنی عەسکەری بوو ئەمە نابێ هەروە بەردەوام بێ ئەم ڕێژانە بەشێوە تەسنی عەسکەریمان نیە ئێستا شتێکی ترە ئێستاکە بە هەدەردانی ماڵی گشتی هەیە ئێستا بە هەدەردان و بە فیڕۆدانی سامانی گشتی هەیە کە بەڕاستی ئەوەش گرفتێک یەکجار گەورێ جا لەبەرەوە بە شێوەیەکی گشتی حکوومەت قازانجەکات لە هاوڵاتی خوێندەوار دەتوانین بڵێنە کۆمەلگای کوردی کۆمەلگایکی نەخوێندەوارە نا زەحمەتە ئەو قسەی بکەین بەڵام ئەبێ بڵێن بەڵاممە تەمەشاکەن سە و پێنجی نەخوێندەوار دروست ئەبێت و ئەم واقع لە واقعەکەیە کە دەبینی مرۆڤەکەت نەتوانێت لە هەڵبژاردنە فڕفێڵەیەکرێت لە ئاستی ئابووری کە زەرر لێدات و یعنی بە هۆمش بەم حاڵەتە ئەتوانین بڵێین ئێمە کوردستانەکەین بە سێ بەشەوە دروستمان بڵێ ئەکەین بە سێ بەشەوە ئەڵێن بە کوردستان بە دوو لە سەرسەی کارەکە لە ڕووی خوێندەواریەوە یەک لە سەرسەی بێکارە نەخوێندەوارە بێتوانا دەبێ دا ئەبڕێ لە هەموو شتێکی ئەم ئەم دنیاە لەبەرەوە ئەم هەموو قسانی ئێمایکەی نەسەر نەخوێندەوارێک ئەتوانێت جۆمان لێ بگرێت و بەڵام من پێم خۆشە هەموو کەس لە لای خۆیەوە بڕیار بدا بە شێوازێک لە شێوازەکان ڕێکخراوی کۆمەڵگەی مەدەنی حکوومەت تاکیش وەکو خۆی زۆر تاکەیە بە تاقی تەنیا خۆی فێری خوێندەواری کردووە ئەوە ببێتە ئەرکی ئەم ساڵی بۆ ئەوەی لە یەکی یەکی 2010 بە ئەو کاتە ئاهەنگ بگێڕێ بەڵێ من نەخوێندەوار نیم کەواتە تۆ پامێک کتێ بە ڕێکخراوەکانی کۆمەلگەی مەدەنی کە بەرنامە ڕێژی بۆ خۆیان بکەنەوە بۆی بۆ حزبەکان بە حزبی خۆشمان و هەموو حزبەکانەوە هەر حزبێک گەرخەمی ئەندامی خۆی هەیە بە لە نێو خۆیدا توێژینەوە بکە بزانێت لە سە تا چەنی نەخوێندەوارە فێری خوێندەواری کە بۆی دەنگەکەی نەفەوتێت لە کۆتایدا سۆر سپاسی مامۆسا ئەکەم بۆ هیوای ئەوەی کە ئەوەی نەیبینین لە خوێندەواری بی لە کۆمەڵگای ئێمە وە سپاسی ئەو بەڕێزانش دەکەین کە بە دیارمانەوە دانیشتن دەتوانن هەر پرسیارێکیان هەر ئاشنابن بە بابەتەکانی پرۆژەی پرسەردانی سایتی پردێک دۆت کۆم بکەن هەروەها دەتوانن بە ئیممەڵی ئینفۆ پردێک دۆت کۆم دیسان نامەمان بۆ بۆ ڕەوانە بکەن و لێش ئێمە وەڵامی ئێوە بدەینەوە تا ئەڵلقێکی دیکە خواتان لەگەڵ